بەر پێلێت ئاڤێ دژوار گێوانە قۆ بۆ و هەر ئێک بخۆ چۆ بەلی بارۆ میۆی زیرەک شیا ژیانا هەڤاڵێ خۆ ئەر پەرێدۆی پارێزی هەر وسا مرۆڤێ درندە ژیش مرنێ قورتار کە بەلێ مرۆڤێ درندە چ دلۆڤانی دلی دا نەبۆ ژ بەر هندێ خۆ سوپاسیا ڕۆ نوێژی نەکرد ئۆوسا ڕۆمیۆی زانی تشتەکێ نیردەف مرۆڤێ درندە پەیدا بۆ. ڕۆمیۆ و هاوڕێی خۆشەویستی ئەلفرێدۆ بە سەلامەتی گەیشتن بە میلانۆ دوای بڕین چەندین کێشە و گرفت کە بەوانە بۆ ئەنجامی ژیانی ئەن بەڵام پێناچێ ئەمانە دواکۆسپ و ناخۆشی بن لە ڕێگەیاندا با پێکەوە سەرنجی بەسەرهاتەکەیان بدەین. تۆ سیرکە ئەمە شاری خام وایە. ئەو خانمانە چەند جوانن میلانە بەناوبانگە بە کۆشکە بەرزەکانی زۆر قەشەنگن ئەی خوایە گیان کارکردن قەت قەت تەواو نابێ. لیۆنی، ئێمەش وامان بیست کە تۆ مردوویت، بەڵام من باوەڕم هەبوو کە تۆ ڕزگارت دەبێت. تەمەشام دەکەن من پێویستم بە چاوی بەزەی ئێوە نیە دەی ئەو سۆزە بۆ خۆتان هەڵگرن مەبەست چییە؟ پاش کەمێکی تر مامۆستاکانی کورە پاکردنەوە دێن و بۆ کارکردن ئەتان بەن پاشان پاشان ماندووبوون و کارکردن تێگەیشتن. تۆ لە دوو مناڵ زیاترە نەیەناوە لەبەرئەوە زۆرە دەست ناکەوێ. ها مامۆستاکانی کورە پاککردنەوە هاتن. چۆنی لۆنی وامان زانی دەریاچەکە قوتی داوی. ترساین ئەمساڵ نەتوانی مناڵ بێنی بۆ کار کردن مناڵەکان کوان؟ لە دواوەن. هەر ئەمانن؟ بەڵێ. چی؟ لەوانەیە گاڵتە بکەیت. دوو مناڵ هەر زۆر کەمن دوایش ئەوانە پێناچێ توانای کارکردنیان هەبێ. ئافەرین ئەم کوڕەم بەدڵە بە چەند پێمەفرۆشی؟ هەشتا هەزار! هەشتا هەزار! ئەمە پارەیەکی زۆرە! ئەی بەخڵەتێنی لیۆنی! من ناتوانم ئەم و پارەیە بدەم! ئەی بێ مێشک! نرخەکەی کەمتر کەرەوە! مناڵێکم هەیە بۆ کارکردن لەگەڵم! کەواتە تۆزێ خێراکە! کرێکەی چەندە؟ هەشتا و پێنج هەزار! بۆ تۆ تۆزێ لەمەو پێشوو تە هەشتا ئەم پێنجە چی بوو. بازار هەبێ نرخ بەرز دەبێتەوە. من ئەمەو سکۆتەی تۆم بەدڵ نیە. ئای لیۆنی تۆ کابرایەکی زۆر فێڵباز و مەسڵەحاتچیت. ئەگەر وا بڕوا نرخەکەی زیاتر ئەبێ من ئەم کوڕە ئەبەم. ڕۆمیۆ. زوو کە کرێکەی مام دەرێ دەی. ئەوەش پارەکەی ئەمە هەشتا. من دەڵێم هەشتا و پێنج. هەشتا هەزارت بەس نییە؟ لێی گەڕێ تۆ بڕۆم. هم قەینا ئەیدەم. باشە بچکۆل دەی وەرە لەگەڵمە. ها بگرە ئەمە هشتا و پێنج هزارە ئیتر ئەمە بەسەی زاڵم بەم شێوەیە کۆتاییان ئەی بۆ ئاوا بە پەلەین؟ ئەی ئێمە چی بکەین ها؟ ئێمەش پێویستمان بە کرێکار هەیە. ئێمە ئەمڕۆ هەر ئەوەندەمان لابوو. بڕۆن، ئەگەر حەزیشەکەن فەرموو دانیشن سەر و چا بخۆن. لیکیتا، چایەم بۆ بێنە. بەسەر چا مامۆستا. پیاوە ڕەشەکە پارەکانی برد و کۆگاکەی جێهێشت، لە دوای خۆیەوەش دوو مناڵی بچووکی بێ توانای بە تەنها بەجێهێشت. ڕۆمیۆ، ئێمە لێک جیابینەوە. ئێمە کاتێکی کەم لەگەڵ یەک بووین، بەڵام تۆ چاکترین کەس بووی کە تا ئێستا من لە ژیانی خۆمدا بینیبێتم. من زۆر دڵخۆشم کە هاوڕێیەتی کەسێکی باشی وەک تۆم کرد، ئەلفرێدۆ. ڕۆژێ دادێ بەیەک دەگەینەوە و هاوڕێیەتیمان بەردەوام دەبێ. با پەیمانی هاوڕێیەتی ببەستین. پەیمان دەدەمێ. ئەبێ وابین ڕۆمیۆ هەر وەکو سارتاکە ئازاکانیان کرد. ئمم. من پەیمان ئەدەم کە هاوڕێیەتیەکەمان ڕاستەقینە بێ هەتاهەتایی. ئا! ئێ یاڵڵە با بڕۆین خێراکە بجوڵێ ها تکا دەکەم تۆزە چاوەڕێکە ئەلفرێدۆ بۆسە ئەی بناو ئای بۆسە هەرنەوێ با ناونیشانی ئەو شوێنەی دەمێ کە تیایدا دەژیم ناونیشان؟ بەرامبەر بە تۆ پارەیەکی زۆرم داوە لەبەر ئەوە بێ کاری زۆرم بۆ بکەیت نەکەی بیر لە ڕاکردن بکەیتەوە ئەگینا سزایەکی باشت دەدەم. من شتی وا ناکەم. چی؟ بۆ ماڵەوە؟ ئەی بێ مێشک! هەموو پارەکەشم لەدەست چوو. ئەگەر خێزانەکەم بزانێ ئەقڵی لە دەست ئەدات. لەبەر چ گەورەم؟ جا تۆ ئاخر چییە؟ دیسان بەزمەکەیە. گوێ بگرە، لەمڕۆ بەدواوە نامەوێ یەک قسە بکەیت، مەگەر خۆم پێت بڵێم. تێگەیشتیت؟ زۆر باشە. بەخێر بێەوە، ڕۆسی. چۆنی، مادی اللە؟ ئایا هیچ منداڵت دەست کەوت؟ بەڵێ، پێش تۆ جێ کڕیم. بەڵام کوڕێکی زۆر لاساردیارە. من باوەڕ ناکەم وا بێت. ئەمە کوڕێکی باش و بەهێز دیارە. ئەرێ بەڕاست کچەکەت چۆنە؟ ئەمە چەند ڕۆژە پەنجەرەی ژوورەکەی نەکردۆتەوە. چی؟ ئەڵێی بەچکە چۆلەکەیە لە فڕین ئەترسێ باشە دەی. ئەوە بۆ دواکەوتویت؟ دوا نەکەوتووم. ئەی کوا مناڵت بە کرێ هێنا؟ بەڵێ کاوەرە پێش بزانم باشە ناوت چیە ڕۆمیۆ ئەو باش نییە پێدە چ زۆریشتان بەڵبی نا بەخوا بەهێزە پاشا خۆشت دەبینی داهی دەبی کرێکەی چەند بی کورە پێت بڵێم کرێی ئەو منداڵەی چەندە؟ زۆرم پێ نەداوە. با بزانم ژیرفانت چەندی پێدا ئەوکاتەی دەزانم چەندت پێداوە. پێویست ناکا. دەی باشە خۆت پێم بڵێ. باشە باشە پێت دەڵێم بەڵام تۆ هەوڵبە هێمن و لەسەرخۆبە. دەی لە ڕاستیدا نرخەکەی هەشتا و پێنج هەزارە. خۆڕاگر بە ئازیزەکەم. کورە تۆ مناڵێکت بە پەنجا هەزار کرد لە سالی ڕابردوو جەناب، تا ئێستا قەرزەکەت نەداوەتەوە. چارەیەکم نەبوو. خۆت دەزانیت چەند پێویستم بە کوڕێ بوو کە یارمەتیم دا لە کارەکانمدا. تەنها دوو کوڕیش لەوێ بوون. پارەیەکی زۆرە ئەوە. تازە پارەکەم داوە و هەموو شتێ تەواو بووە. ڕازی دەبی یان نا کەیفی خۆتە تێگەیشتی. ئای خوایە. تۆزێ لەسەر خۆ بە ئافرەت. دایکە باوکە ئێ بۆ تۆزێ بە هێمنی گرفتەکانتان چارەسەر ناکەن. ئا تۆ ڕاستەکەی ئازیزەکەم. ئیتر ئەمە دوبارە نابێتەوە؟ هەرگیز دایکە. داوای لێبوردن دەکەم کوڕەکەم. خۆ توڕە بوون عەقڵی مرۆڤ لەدەست دەدا. هەوڵ دەدەم جارێکی تر توڕە نەبم. سێ، خۆ تۆ هێشتا دەست بە کارکردن نەکردیە، مافی خواردنیشت نییە. هەستە ڕۆسی، بی بە شوێنەکەی خۆی دەی. هەر ئێستا بەسەر چاو. تۆ زۆر بە وەختی کە شوێنێکت دۆزیوەتەوە تیایا بخەوی. وەرە خۆم لەو خوایە هەوڵ بدە بچتە ئەو ژوورەوە لەبەر چی؟ کورە پێت دەڵێم ئەوە ئیشی تۆ نییە. ئەمە ژوورەکەی تۆیە. بڕۆ لە ژوورەکەتەوە دای. ئەم درگایت لێ داخەم تا دڵنیا بم کە ڕاداکەیت دڵتەنگ مەبە بچکۆل هەموو شتەکان باش دەبن. بیکۆڕۆ ئەڵەی شوێنەکە بەدڵ نییە؟ بیکۆڕۆ ئێستا کاتی یاری نییە مەکە. ژووری ئێمەیە ئەبێ لەگەڵ ژیانی ئێرە ڕابێن بیکۆڕە دایکە باوکە من گەشتمە میلانۆ هیوادارم ئێوە سەلامەت بن. الفرێدۆ، تۆ لە کوێی؟ ئێستا چی ئەکەی؟ ئەم دەنگە خۆشە لەو ژوورەوە دێت. ڕۆمیۆ ڕۆژی یەکەمی بەسەر برد لە میلانۆ، بەڵام لەگەڵ هەڵهاتنی تیشکی خۆری بەیانی کارەکەی دەست پێ دەکات، ئەبێ بچێتە شەقامەکان بۆ گەڕان بەدوای کار و دووکەڵ کێش پاکردنەوە، ئایا ئەبێ گوزەرانی لەگەڵ کارەکەی چۆن بێت و ئایا ئەبێ ڕۆمیۆ بەرگەی بگرێ؟